يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون سڵاوی خوای گەورەتان لەسەر بێت میوانانی ماڵی خوا ئیماندارانی بەڕێز و خۆشەویست وتاری ئەمڕۆمان بۆ ئێوەی بەڕێز ئازیزان باسێکە لە ژێر ناونیشانی نیشانەکانی لاوازی ئیمان بەڕێزان و خۆشەویستان ئەم ئیمان و ئیسلامە کە ئێمە واین لە خزمەتە چاکترین نیعمەتە بەڵام ئەو ئیمانە کە ئێمە هەمانە جاری وایە بەهێز دەبێ جاری وایە بێهێز دەبێ جیاواز دەبێ ئیمان وەک لە فەرمودەی پێغەمبەر هاتووە صلی الله عليه وسلم فەرموویەتی ان الايمان لا يخلق في جوف احدكم كما يخلق الثوب هەر وەکو چۆن جلوبەرگ لەبەر دەکەویت و جلوبەرگمان هەیە ئیمانیش بەو شێوەیە جلوبەرگ چۆن لە سەرەتاوە تۆخە لە سەرەتاوە زۆر تۆخە و ڕەنگەکەی مەزبوتە پاشان کاڵ دەبێتەوە ئیمانیش بە هەمان شێوە ئەگەر ئاگامان لێی نەبێ جاری وهەیە تۆخە بەرزە بەهێزە جاری واشەیە کاڵ دەبێتەوە ئیمان ئەگەر عمل و کردەوەی لەگەڵ بێ بە کردار و گفتاری چاکە بە ڕەوشتی جوان ئەگەر ئیمانەکە بە عەمەلی پراکتیزە بکرێ بەهێز دەبێ و بە قوت دەبێ بەڵام هەر ئەو ئیمانە ئەگەر عەمەلی پێ نەکرێ بە کردار و گفتاری ناشرین بە گوناه و تاوان بێهێز دەبێ هەر بۆیە هاوەڵان هەندێ جار کە بە یەک دەگەیشتن دەیان گوت ئیجلیس بینا نؤمن ساعە وەرە بادا بنیشین ماوەیەک ساتێک ئیمانەکەمان تازە بکەیتەوە تەجدیدی ئیمان، ئیمانمان بەهێزکەین، بەخۆمان دابچینەوە، خۆ ئەگەر ئێستا خەڵکێک هەیە پێی بڵێی وەرە با دابنیشن ئیمانەکەمان تازە بکەینەوە، لەوانەیە بەگژت دابێ بڵێ جا بۆ من موسڵمان نیم، بۆ من کافرم، نا، با بەخۆمان دابچینەوە بزانین تا چەند ئێمە ئیمانەکەمان بەهێزە، چونکە بەڕاستی عەقیدەی نوقسان ئیمە موسڵمانی نوقسانی لێ دەردەچێ. عەقیدە و بیروباوەڕی لار و خوار موسڵمانی لار و خواری لێ دەردەچێ ئەو موسڵمانەی لێ دەردەچێ کە زۆر جار کابرا دوای تەمەنێکی پەنجا شەست ساڵی گوێمان لێ بووە دەڵێ کاکە دنیا بە فێڵ و قیامەت بە ڕاست جا توخوا تۆ لە دنیادا فێڵاوی بی و درۆزن بی خراپەکار بی چۆن لە قیامەتێ نەجاتت دەبێ مەگەر قیامەت کێڵگەی دوا ڕۆژ نییە قیامەت بەرهەمی دنیایە کەسێ دنیای نەبێ قیامەتیشی نییە یان جاری وا هەبووە خۆم پرسیارم کردووە لە کەسێک کە کاکە تۆ مادام ئەوەندە ئەهلی دین و مزگەوت و جومعە و جەماعەتی دەی برا بەڕێزەکەم ئەم ئیشەی کە تۆ دەیکەی ئیشەکەت بێشەرعی و حەرامە بەڵکو بیگۆڕی و لای بەی و توێ توی دەی دەی مامۆستا خەیچێکە ئەو بەڕێی خۆیش بەڕێی خۆی بۆ کاکە تۆ چە ڕێگات هەیە مەگەر تۆ ئیسلام و ئیمانی دەبێت تۆی مسلمان تەنها ڕێگات و ئەنە هذا صراطی مستقیمە تەنها یەک ڕێگامان هەبێت کە قورئان و ئیسلامە بۆیە بەڕێزەکان دەبێ وریا بین ئەو ئیمانە بزانین کە تۆ هەندێک جار دەچی بۆ لای دکتۆر دەڵێیت خوا جەنابی دکتۆر بزانە زەختەکەم چەندە بزانە شەکرەکەم سێ سەدە یان چوار سەدە زەختەکەم بەرزە یان نزمە ئەی بۆ جار و بارەش بە ئیمانەکەی خۆت داناچیەوە بزانی ئیمانەکە چەندە زەختەکەی بەرزە یان نزمە بۆ لە خەمی ئیمانەکەت نییە بەڕاستی ئەوەز لە هەموو شتێ گرنگتر و چاکترە جا لە وتاری پێشووترا باسی گرنگی و کاریگەری و گەورەی ئیمان بۆ کردن کە خەڵکێک هەر خەریکی دنیایە هەر خەریکی دینار و دۆلارە ئیمانەکەی بە خەیاڵدانایە بەڵام کە باسی گرنگی گەورەی ئیمان بۆ کردن لە متارەیشدا باس لە نیشانەکانی لاوازی ئیمان دەکەین بزانە تۆ ئەو نیشانانە تێدایە کە دەلالەت دەکاتە سەر زوعفی ئیمان، کە تۆ ئیمانەکەت لاوازە، کە بە حاڵ تروس کەی دێ، ئەو نیشانانە چن؟ لە وتاری ئەمڕۆماندا باسی یەکێک لەو نیشانانە دەکەین کە ئەویش دڵڕەقییە. دڵڕەقی یەکێکە لە نیشانەکانی لاوازی ئیمان، کە خەڵکانێک هەیە پێ بزانێ یان پێ نەزانێ دڵی ڕەقە، کە دڵی ڕەق بوو کەللەڕەق و بێ ویژدان و بێ زەمیرە و بێ هەموو شتێکی چاکە. دڵڕەقی کە لە خەڵکانێکدا هەیە بەهۆی نەبوونی ئیمان یان لاوازی ئیمان خوای گەورە لە قورئاندا باسی بێ بڕوایان دەکا و دەفەرموێ کە الحجارەتی ئەو ئەشد و قەسوەتە من الحجارە دڵیان وەکو بەرد و لە بەردیش ڕەقترە چونکە بەر جاری وا هەیە لەناو بەردە ئاو دێتە دەرێ وەکو لەسەر چاوەی زەڵم بینیوتانە یان هەندێک بەرد هەیە لە شوێنی بەرزەوە لە ترسی خوا یهبط من خشیەتی الله لە شوێنی بەرزەوە دێتە خوارە لە ترسی خوا بەڵام ئەو دڵانە ئەوەندە بێویژدانن، ئەوەندە بێزەمیرن، ئەوەندە ڕەق بوونە، پەند و ئامۆژگاری وەرناگرێ، نە لە مردن، نە لە گریان، نە لە سەرکەوتن و ژێرکەوتن و لە هیچ شتێک پەند وەرناگرێ، چونکە دڵەکان ڕەق بوون، جا زۆر جار دەڵێن فڵان کەس کە بێویژدانە، کە بێزەمیرە، کە کەللە ڕەقە کاکە ویژدان و زەمیر بەرهەمی ئیمانە کەسێ ئیمانی لاواز بێ کەسێ ئیمانی نەبێ با دروشمەکەیشی جوان بێت ئەو زەمیرە لە کوێ بوو ئەو ویژدانە لە کوێ بوو خۆ وڵاتانی ڕۆژئاوا و ئەوروپا کە دنیا بەدەست پلانەکانی ئەوانەوە بەدەست پیلانی ئەوانەوە سەرەوژێر بۆ و ناخۆش بووە خۆ ئەوانە بە حساب زۆر پێشکەوتون بەڵام چونکە ئیمانیان نییە ئامادەن بۆ کورسیەکی خۆیان و بۆ بەرژەوەندی خۆیان گەلێک لەناوبەرن و خەڵکانێک بفەوتێن و جینۆساید بکەن هەروەکو دەبینین بە چاوی خۆمان بۆیە ئیمامی مالیش کوڕی دینار ڕەحمەتی خوای لەبێ فەرموویەتی هیچ بەڵایەک خوای گەورە لێی ناردووە سەختتر و قورستر بێ لە دڵڕەقی خوای گەورە ئەگەر لە کەسێ تووڕە بوو بەزەی لە دڵی ئەو کەسەدا هەڵدەگرێت و وە بەزەی تیا نامێنێ ئەگەر بەزەی تیا نەما ئەو دڵە ڕەق دەبێت و دەبێتە دڵێکی بێزەمیر و بێویژدان و کەللەڕەق خوای گەورە لە قورئانا فەرموویەتی فویل للقاسیەتی فویل للقاسیەتی قلوبهم من قلوبهم من ذکر الله اولئک فی ضلال مبین هاوار و ناڕەحەتی و ماڵوێرانی بۆ ئەوانەی کە دڵیان ڕقە لە ذیکری خوا لە قورئان بۆ ئەوانەی کە لە خوا ناترسن ئەوانە بەڕاستی لە گومڕایەکی ئاشکرادان پەنا بەخوا بەڕێزەکانم لە دڵڕەقی و کەللەڕەقی و بێویژدانی و بێزەمیری و بێئیمانی کە نیشانەیەکە لە نیشانەکانی لاوازی ئیمان جا برا بەڕێزەکانم با بزانین تا خۆ بزانین نیشانەکانی لاوازی ئیمان چییە دوای ئەوە کە باسمان کرد کە لە ڕقی یەکێکە لە نیشانەکان بزانین تا خۆ تۆ هۆکارەکان بزانین بەچی تۆ دەبی بە دڵڕق یعنی ئەو هۆکارانە چییە کەوا لە تۆ دەکات دڵت ڕق بێت چەند هۆ هۆکارەکان گەلێک زۆرن بەڵام چوار هۆکارم بۆ هەڵبژاردوون یەکەمیان دنیا ئەوانەی کە دنیا پەرستن تەنها دنیایان دەوێ کە تەنها ژیانی دنیایان مەبەستە ئەوانە بەهۆی دنیا پەرستیەکەیانەوە دڵیان ڕەق دەبێ لە کاتێکدا دنیا خوای گەورە دەفەرمێ وما الحیات الدنیا الا متاع الغرور ژیانی دنیا چییە تەنها خۆشیەکی هەڵخڵەتێنەری کەمە لە کاتێکدا خوای گەورە دەفەرمێ بۆ قیامەت ئازابن ئەگەر بەرەو قیامەت دەفەرمێ فاسعوا الى ذکر الله بە سەریعی بڕۆن، هەوڵ بدەن سەریع بڕۆن، فەسعەو، تێکۆشن، سابیقو، منافەسە بکەن، پێشبڕکە بکەن، بۆ قیامەت پێمان دەڵێ فەسعەو، سابیقو، پێشبڕکە بکەن، سەریع بڕۆن، بەڵام بۆ دنیا پێمان دەڵێ فەمشو، فەمشو فی مناکبها، بە ئاسایی بۆ دنیا بڕۆن، بەڵام کە تەماشا دەکەی لەم ڕۆژگارەیا شەڕی کورسی و کولێرەیە، شەڕی کاسە و قاسەیە، دیکتاتۆرەکان چینەما بەم خەڵکەی نەکەن، لە پێناوی بەرژەوەندییەکانی خۆیاندا، هەزاران گەنجیان بەکوشتدا لافاوی خوێنیان ڕشتووە، ئەمە هەمووی بەهۆی ئەوەی کەوانە تەنها دونیا پەرستن و دونیا وای لێکردوون دڵیان ڕەق بووە بۆ کوڕەکەی خۆیان ئەگەر نەخۆش بێ سەدان دەفتەر دۆلار سەرف دەکەن لە خاریج بەڵام کوڕی ئەو خەڵکە فەقیرە لە پێناوی خۆیاندا لە ناوی دەبەن و نایهێڵن و زۆر ئاساییە دوایش تەقاعودێکی بۆ دەبڕنەوە لە خەم کوڕی خەڵک نین بۆیە ئەمە دونیا پەرستی وای کردووە کە ئەو دیکتاتۆرانە کە ئەو سەرە بێویژدانانە لە خوا ناترسن و ویژدان و زەمیر لە دڵەکانیاندا نییە، ئەمە هەمووی دونیابیستی و دونیاپەرستییە، لە کاتێکدا کە ئەوان قەبر و قیامەتیشیان لەبەر چاوان نییە و شاعیرەکەش دەڵێ، بەدوای دونیادا ڕامەکە، مردن بە شوێنتا ڕادەکا، عاقڵ کەسێکە براکەم، تەنها کردەوەی چاگەکا، ماڵی دونیا گەلێ زۆرە، بەردەوام کۆی ئەکەیتەوە، قەبری تەنگ و تاریکیش بۆ بیری لێ ناکەیتەوە. یەکەم هۆکار لە هۆکارەکانی دڵڕەقی دنیاویستی و دنیاپەرستییە، دووەمیان هاوڕێی خراپ، سبحان اللە هاوڕێی خراپ، لە کاتێکدا خۆشەویستمان فەرموویەتی، المرء علی دین خلیله، ئینسان لەسەر دینی هاوەڵەکەیەتی، لەسەر دینی هاوڕێکەیەتی، ئای چەند گەنجی جوانمان بینی بەهۆی هاوڕێی خراپەوە تووشی جگەرەکێشان بوو لە کۆڵی نابێتەوە، ئەو گەجە جوانە، لە باتی بۆنی گوڵ و ڕیحانەی لێ بێ بۆنی عەتر و گوڵاو بۆنی خڵتەی لێ دێ بۆنی جگەرە و دووکەڵی لێ دێ چەند پیسە ئەو گەنجە جوانە بەهۆی هاوڕێ خراپەوە فێری جگەرە بووە کە ساڵانەیەکی شەشیان دانەوە بۆ ڕۆژی قەدەغەکردنی جگەرە چەندین گەنجی جوانمان بینیوە فێری خواردنەوە بووە بەهۆی هاوڕێ خراپەوە فێری خوی نهێنی بووە فێری دامێ پیسی بووە بەردەوام ئەو گەنجە سەری لەسەر ئایفۆنەکە و مۆبایلە و چات دەکات و ئەنتەرنێت بۆ کاری خراپە بەکاردێنێت، ئەوە بەهۆی هاوڕێی خراپەوە، لە جیاتی ئەوەی بیربکاتەوە ماستەرەکەی تەواو بکات، دکتۆرا تەواو بکات، خزمەت بە گەل و خەڵک و خاک بکات، خزمەت بە بنەماڵەکەی بکات، خزمەت بە خۆی بکات، ئای هاوڕێی خراپ چی لە خەڵکی کرد و ماڵی خەڵکێکی زۆری وێران کرد، بۆیە خۆشەویستەکەمان ئامۆژگاری هەموو لایەک دەکات و دەفەرمێ، لا تصاحب الا مؤمنا ولا یاکل طعامک الا تقی، تەنها هاوڕێی ئینسان بی مسوڵمان بکە، تەنها با ئیماندار و مسلمان هاوڕێت بێ و تەنها ئینسانی متەقیش بانانت بخوا چونکە ئەوەی کەوا لە خوا ناترسێ نانخۆری سفرە دڕە بێوەفایە ئەو وەفای بۆ خوانیە چۆن بۆ تۆی هەیە ماڵیشت وێران دەکا بۆیە هاوڕێی خراپ یەکێکە لەوانەی کەوا دڵی ئینسان ڕەق دەکا و دەیخاتە گوناه و تاوانەوە و بەرەو خراپەی دەبا وەکو ئەو کەسەی وایە کە کورەچی بێت و دووکەڵی بۆ دێت بەڵام هاوڕێی چاک وەکو عەتر فرۆش وایە و وەک لە فەرموودەکەدا هاتووە و زۆر بیستوتانە سێیەم خاڵ لە هۆکارەکانی دڵڕەقی بەڕێزەکانم گوناه و تاوانە گوناه و تاوان بە تایبەتی لەم سەردەمی فیتنەدا گەلێک زۆر بوو ئەوانەی کەوا لە خوا ناترسن وەکو ئیبن مسعود ڕەحمەتی خوای لەبێ ڕەزای خوای لەبێ فەرموویەتی گوناه و تاوان کە دەیکەن بەلانەوە وەکو مێشێک وایە بەلانەوە دەڕوا بەلای لوتیانەوە بەڵام ئینسانی ئیماندار بەردەوام بیر لە تاوان و گوناهەکەی دەکاتەوە تەوبەی لەسەر دەکا و فرمێسکی لەسەر هەڵدەوەرێنێ بەو هۆیەوە خوای گەورە لێی خۆش دەبێت بۆیە ئەوانەی کەوا زۆر گوناه و تاوان دەکەن گوێیان لێ نییە ئەم هەموو خەڵک کوشتنە پیاو مێژنەکەی خۆی دەکوژە ژن پیاوەکەی خۆی دەکوژێ باوک دایک خۆی دەکوژێ برای خۆی دەکوژێ جیرانەکەی دەکوژێ لەسەر شتێکی بەسیر گولەیەکی لێ دەدا حیساب بۆ ئینسانیەت ناکا ئەم هەموو خوێنە دەڕژێ سوکایەتی بە ئینسانەکان دەکرێ دوای کوشتنیشی ڕسوای دەکەن زەلیلی دەکەن یعنی ئەمە هەمووی لەبەر چییە بەلایانەوە گوناه و تاوان زۆر خەڵکێک هەیە بەلایەوە ئاساییە هیوا هەیە دەڵێ زەرامم کوشتە بزانم داخوا چۆن ڕوحی دەدەچێ و لینگە فرتێ دەکا ئەمە بۆیان لێهات بەهۆی گوناه و تاوانەکانەوە دڵەکانیان ڕەش بووە چونکە هەر گوناه و تاوانێک کە دەیکەی نوکتەیەکە لەسەر دڵت کە گوناه و تاوانەکان زۆر بن بەهۆی ئەم هەم گوناه و تاوانانەوە خوای گەورە ژەنگی ئەو گوناهانە تاوانانە بەرگێکی ڕەش ئەکا بەسەر دڵتا و دڵی ڕەش دەبێت ئەو کاتە هیچ شتێک کاری تێ ناکات و هیچ ویژدان و زەمیرێکی نییە و قەدیمان ژووتیانە لەوە بتوسە لە خوا ناترسێ خوای گەورە فەرموویەتی کەلا بەل ڕان عەلا قلوبهم ما کانوا یەکسیبون بەهۆی بەهۆی عەمەل و کار و کردەوەی خۆیانەوە دڵەکانیان ڕەق بووە، ڕەش بووە، دڵەکانیان بە ڕا بەرگی بەرگی گوناهی بەسەردا کراوە، بۆیە ئەو دڵانە ئاوا ڕەق بوون و لە خوا ناترسن، چونکە بەڕاستی دڵێک کە ڕەق بوو ئازاری نییە، خەمی هیچی نییە، دڵێ نەناڵێ بۆ هیچ نەخۆشێ، ئازاری نەبێ بۆ هیچ پەرۆشێ، هەر بۆ ئارەزووی خۆی تێ بکۆشێ، یاخوا ئەو دڵە هەر ئاوارە بێ، بە تیغی دوژمن پارە پارە بێ. دڵێک کە ڕەق بوو ویژدانی تیا نەبوو زەمیری تیا نەبوو دڵسۆزی تیا نابێ ئەو دڵە بەڕاستی بەس خەمی خۆیەتی و هەروە هۆکاری چوارەمیش غەفڵەت و بێئاگایی بەڕێزەکانم خەڵکانێک زۆر بێئاگا بوون بێئاگا بوون لە دین بێئاگا بوون لە ژین بۆیە پێغەمبەر صلی الله علیه و سلم فەرموویەتی اکثروا من ذکر هادم اللذات یعنی الموت زۆر بیر بکەنەوە لە مردن ئەوانەی کە بیر لە مردن دەکەنەوە ناتوانێ تەماع لە ماڵ و ناموسی خەڵک بکا و هەروا بە ئاسانی خەڵک بکوژێ ئەوانەی کە بیر لە مردن ناکەنەوە ئەوانەی کە بڕوایان بە حساب و کتابی ئین دوا ڕۆژ نییە و مەسقاڵە زەڕە ئەوانە کە دەڵێن ئی خۆم بۆ خۆمی تۆش دەخۆم و هەر بگرە و لێ نیشە و بەس خەمی خۆم بێ با من تێر بم خەڵکانە لە وڵاتی ئەفریقیا با بمرن لە برسان با من تێر بم و بنەماڵەکەم و خزمەکەم خەڵکانێکیان لە دێ بالیان بێ بۆیە بەڕاستی بیرکردنەوە لە مردن چاکترین دەرمانە غەفڵەت و بێ ئاگایی یەکێکە لەو هۆکارانەی کەوا دڵی خەڵکی ڕەت دەکات بێ ئاگایی لە ذیکری خوا چونکە بەڕاستی مثل الذي يذكر ربه والذي لا يذكر ربه مثل الحي والميت ئەوەی ذیکری خوا دەکات خوای لە بیرە و مسلمانە و ئەوەش کە یادی خوا ناکات جیاوازیەکەیان وەکو زیندوو مردو وایە بزانە زیندوو مردو چەندی جیاوازە بۆیە ئەوانەی کە لە خوا دەترسن ئەوانەی کە یادی خوا دەکەن بەردەوام دڵەکانیان زیندووە ئەو دڵی کەوا یادی خوایتیانە بێ ئەو دڵە مردووە بۆیە دەبێت زۆر ئاگادارین بەڕێزەکانم چوار هۆکاری سەرەکی هەیە بۆ ئەوەی دڵەکان ڕەق دەکا یەکەمیان دنیا ویستی و دنیا پەرستی دووەمینیشان هاوڕێی خراپ سێیەمینیان زۆر کەوتنە گوناه و تاوانەوە کە بەلایەوە ئاسایی دەبێت چوارەمینیشیان غەفڵەت و بێ ئاگایی ئەنجا بزانین نیشانەکانی دڵڕەقبوون چییە ئەوە هۆکارەکانمان زانی بزانین ئەم نیشانانە لە من و تۆدا چەندی هەیە و چەندی نییە بە هەرێشێک لە ئێمە بە خۆماندا بچینەوە نیشانەکانی دڵڕەقی ئەوەیە چونکە بەڕاستی تۆ کاتێک کە دەچی بۆ لای دکتۆر دەڵێ قوربان تام لێیە نەخۆشم دکتۆرەکە بەهۆی نەخۆشی بەهۆی نیشانەکانەوە نەخۆشیەکە دەزانێ کە دەڵێت تام لێیە ئەو دەزانێت تا نەخۆشی نییە و نیشانەی نەخۆشییە قورجی تەماشا دەکات لەو زەتێنی هاتووە دەزانێت ئەو تایهی لەو زەتێنەکەیە و دەرمانی لەو زەتێنەکەی دەدات و تایەکە شا دەبێت بۆیە با ئێمەش پێش ئەوەی هەموو شتێک بێت بە نیشانەکان بابزانین تاخۆ ئێمە دڵمان ڕەقە یان نا جا لە نیشانەکانی دڵڕەقی یەکەمیان ئەوەیە ئەو کەسە پەند و ئامۆژگاری وەرناگرێت هیچ شتێک تەسیری تێ ناکە قورئان تەسیری تێ ناکە زۆر حەزی لە گۆرانیە و دڵەکەی بۆ دەکرێتەوە بەڵام ئامۆژگاری و نسحەت و قورئان هیچ تەسیری تێ ناکە ئەو قورئانەی کە تەقشعر منه جلود الذين يخشون ربهم ئەو قورئانەی کە خەڵکانی ئیماندار کە گوێیان لێ دەبێ دڵیان دادەسڵەچێ موەکانیان دڵەکانیان پێستەکانیان وەجلت قلوبهم ئەو هەر بە خیاڵشی دانایە و لە تەعزیانیش کە گوێی لێ دەبێ بۆ خۆی لودەکا بەلایەکا و دەڵێ بازوو نەجاتم بێت ئەمە یەکێکە لە نیشانەکانی ئەوانەی کەوا دڵیان ڕەقە قورئان و ئیسلام و ئیمان و ئامۆژگاری تەئسیریان تێناوێت دووەمینیان ئەوانەی کە دڵیان ڕەقە دووەم نیشانە ئەوەیە کە ئەوانە ناگرین لە ترسی خوا گریانیان نییە قەت فرمێسک بە چاویان دانایە ئیبن القیم ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێ هەر کاتێ چاوەکانت لە ترسی خوا فرمێسکیان نڕشت ئەوە بزانە تۆ دڵ ڕەق بووە هەر کاتێک چاوەکانت بۆ فرمێسکیان نڕشت لە ترسی خوا بە خەمی ئەو هەموو خەڵکە لە تەلەڤزیۆنەکان ئەو هەموو خەڵکە لێ قەومەوە نیشان دەدرێ ئەو نەخۆشانە ئەو زەلیل و ماڵوێرانانە کە تۆ دڵەکەت بۆی نەجوڵا عاتیفە، وە هەروەها چاوت پڕ نەبوو لە فرمێسک، ئەوە مەعنای تۆ دڵەکەت ڕەکە، ئای خەڵکانێک هەیە بۆ مردنی لاشە دەگرین بەڵام بۆ مردنی دڵەکان ناگرین، ئەوە بۆ بۆ مردنی دڵەکان ناگرین بەڵام کە لاشە دەمرێ بۆی دەگرین؟ خۆ دڵ موهیممە، دڵەکە لە لاشە موهیمترە. وە هەروەها یەکێکی تریش لە نیشانەکان ئەوەیە کەوا پەند و ئامۆژگاری لە مردن وەرناگرێت. یەعنی ئەو خەڵکە دەمرێ وا دەزانێ دەشێ بۆ سەر قەبران گوێی لێ نییە ئیمامی غەزالی لە ئیحیا علوم الدین لە بەجی چوارە دەفەرمێ خەڵکانێک دەبینین کەوا لە دوای جەنازە دەڕۆن بەڵام دەم بە پێکەنین و گاڵتە و گەپ و فیشقیات و سارە ڕیز دەبێ و سێ گۆشەی قۆڵی دێنێتە دەرێ و هەر گوێشی لێ نییە و لەسەر قەبرانیش وەکو دەبینین مۆبایلەکەی پێ لەوێش بە هەمان شێوە هەر باس باسی ئەرێ کاروانەکە نەگەیش شارەکەمان نەگەیش خانوەکە کۆمپانیاکە لەوێش وەک بڵێ ئەوەی کە هێناویانە دار و بەردەی خەنە ژێر ئەو گڵەوە بیر ناکاتەوە پەند وەرناگرن ڕۆژێ لە ڕۆژان تۆش ئەبی بە مەیتێک و لەسەر ئەو دارە مەیتە هەڵت دەگرن و بۆیە ئیمام غەزالی دەفەرموێ بە گاڵتە و گەپ لە دوو جەنازەکە دەڕۆن و بیریان لای میراتەکەیەتی ئەرێ فڵانکەس چەندی بەجێهێشت چەند با چەند خانوو چەند عەرزەی بەجێهێشت بەس لەو کاتەشا بیری میراتەکەیانە بیری دنیایانە پەنا بەخوا بۆیە بەڕاستی بەڕێزەکانم ئەمانە نیشانەی ئەوانن کەوا دڵیان ڕەق بووە غەفڵەت و بێئاگایی ئەوەیە نیشانەکانی دڵڕەق بوون ئەوەیە کەوا ئامۆژگاری وەرناگرێت دووەمینیشیان ناگری لە ترسی خوا سێمینیشان پەند وەرناگرێ لە مردن و لە هیچ شتێک پەند وەرناگرێ تەنانەت ئیمامی مەناوی ڕەحمەتی خوای لەبێ لە فەیز القەدیرە لە کە شەرحی جامع صغیر بەرجی یەک لاپەڕەنەوە سێ دەفەرمێ دڵی ڕەق ئەو ملکەچی حەقیش نابێت ئەو کەسی کە دڵی ڕقا ملکەچی حەق نابێت ئەگەر بەرامبەرەکەی بەڵگە و دەلیلشی پێ بێت لە تەلەفزیۆنەکان زۆر جار دەبینین لە چەلەحانەکاندا قەت تەئیدی بەرامبەرەکەی ناکا ئەگەر قسەکەشی حەق بێت دەبێ هەر قسەکەی خۆی سەرکەوێ ئەگەر بەدەم گەرمیش بێت تەسلیمی حەق نابێت ئەوانە بەڕاستی دڵیان ڕەقە کەواتە نیشانەکانی دڵڕەقی هەر یەکێک لە ئێمە بزانین تا خۆ تا چەند ئێمە ئەو نیشانانەمان تێدا هەیە قورئان تەسیری تێ ناکا ئامۆژگاری نەسحەت لە ترسی خوا ناگری و هەروەها پەند و ئامۆژگاری لە مردن وەرناگرێت و پاشان ئەی چارەسەر چییە چارەسەری دڵڕەقی بەڕێزەکانم ئەوەیە کەوا نوێژە سونەتەکان زۆر بکەین و هەروەها چونکە خوای گەورە فەرموویەتی وما یزال عبدی یتقرب الی بالنوافل عبدەکەم بە سونەتەکان لێ نزیک دەبێتەوە بە سونەتان زۆر بکەین و هەروەها یاد و ذکری خوا زۆر بکەین چونکە یاد و ذکری خوا خۆراکی دڵانە ئێمە ورگەکانمان پڕێتی لە خۆراک بەڵام دڵەکانمان برسییە بۆ خۆراک، خۆراکی ڕۆحی، زیکر و یادی خوا، و هەروەها قورئان زۆر بخوێنین، چونکە هەر دڵێ قورئانی تیا نەبێ کەلاوەیەکی وێرانە، و با زۆریش لە خوا بپاڕێینەوە، چونکە الدعاء هو العبادە مخ العبادە، دوعا و پاڕانەوەش هەر بۆ خۆی عیبادەتە و ڕەگ و ڕیشەی عیبادەتە، و هەروەها با شەونوێژانیش زۆر بکەین، شەونوێژیش دڵەکان نەرم دەکا، کە لە تاریکی شەوا دوو رکعات نوێژ دەکەی بۆ ناو تاریکی قەبر کە بە خۆدا دەچیەوە ئای ئەمن ئەو زینایان بۆ کرد ئەو پیاوەم بۆ کوشت ئەو ماڵم بۆ دزی ئەوە خوا دەبێت تۆ لێم خۆش بی لە ئەگری لە ترسی خوا لە شەو نوێژەکانە فێری سەبر و تەحەمول دەبی و هەروەها ماڵ ببەخشین و بەهۆی ئەوانەوە ئێمە بەڕاستی دەتوانین دڵەکانی خۆمان ئەگەر ڕەق بوو نەرمی کەین تەنها عەمەل و کردەوەکانت بۆ دەژمێردرێ و کە خاوەنی ئەو دڵە سەربەرز و سەرفرازی ئەو ڕۆژەیە لە کۆتاییدا لە خوای گەورە دەپاڕێینەوە دەڵێن یا ڕەبی خوایە دڵێکی ساغ و چاک و پاکمان پێ بەخشی یا ڕەبی خوایە دوورمان کەی لە دڵ ڕەقی خوایە ئیمان و ئیسلام لە ناو دڵەکانمان دێ جێگیر کە یا ڕەب العالمین یا ڕەبی خوایە بمانکەی بە خاوەنی عەقیدەیەکی سەحیح و سەلیم یا اللە یا ڕەبی خوایە ئەو دڵەمان پێ ببەخشی کە تۆ لێی ڕازی خوایە دڵێکمان پێ بدەیت کە پڕی بێ لە ئیمان پڕی بێ لە ویژدان پڕی بێ لە ڕەوشتی جوان یا ڕەبی خوایە عاقیبەتی هەموو لایەکمان بەخێر بژێڕی خوایە لە دایک و باوکمان خۆش بی خوایە لە خۆشمان خۆش بی یا ڕەبی خوایە قوتابیەکانمان لە ئیمتحان ناجح کەی خوایە قوتابیەکانمان سەرکەوتوو کە لە ئیمتحان یا ڕەب العالمین خوایە پرسیار و وەڵامەکانیان بێنیەوە لەبیریان نەبیتەوە یا ئەڵڵا یا ڕەبی خوایە قوتابیەکانمان نەوەی دوا ڕۆژن خوا ڕەحمیان پێ بکەی خوا شیفا بۆ نەخۆشەکانمان بنێری خوایە ئەوەی مناڵی نیە مناڵی بیتێ یا ڕەب العالمین ئەوەی مناڵی هەیە بۆی ساڵحکەی خوایە ئەوەی کرێچیە خانی خۆی بیتێ